بە نەبوونی مناڵ بە سەریان دەکاتەوە و لەبەر حیکمەت و عیلمی تایبەتی خۆی مناڵ نابەخشێ بە کۆمەڵێک خێزان و بەبێ مناڵ دەمێننەوە لە پێناوی ئەوەدا کە کۆمەڵە خێزانێک مناڵیان نییە خەڵکانێکی تریش هەیە مناڵیان زۆرە و جار هەیە مناڵ بەجێ دەهێڵدرێ لە شوێنێک یان لە نەخۆشخانەکاندا بەجێ دەهێڵدرێ ئەم ماڵانەی کە مناڵیان نییە مناڵی خەڵکی وەردەگرن مناڵەکانی خەڵکی دەکەن بە ئەولادی خۆیان کە لە ئیسلامدا پێی دەوترێ ئەتەبەنی بە پێویستی دەزانم بە پشتیوانی خوای تاک و تەنها و بێشەریک لە ژێر تشکی ئاەتەکانی قورآن و ژیاننامەی پێغەمبەری سەروەردا صلی الله عليه وسلم و زانستی نوێدا ئەم جومعەیە لە چەند دەقیقەیەکە باسێک لەوە بکەین ئایا هەڵگرتنەوەی مناڵی خەڵک و کردنی بە ئەولادی خۆت لە ڕووی شەریعەتی ئیسلامیەوە چۆنە و ئەم وانەیە بە پشتیوانی خوای گەورە لە ئیسلامەکەمانەوە فێر ببین ئیماندارانی بەڕێز زانایانی ئوسول دەفەرمون حفظ الأنساب من مقاصد الشريعة پاراستنی نەسەب یەکێکە لە مەبەستە سەرەکییەکانی ئایینی پیرۆزی ئیسلام. پاراستنی نەسەب واتە هەموو ئینسانێک بزانێ باوکی کێیە و دایکی کێیە، دڵنیا بێ لە سەتا سەد کە ئەم ئەولادی فڵان کەسە و هیچ گومانی لەوەدا نەبێ. بەڕاستی ئەوە گەورەییە بۆ مرۆڤ کاتێک کەوا یەقینی هەیە ئەم ئەولادی فڵان پیاوە و دایکی فڵان کەسە و گومانێک لەوە لە دڵیا دروست نابێت بۆیە ئاینی ئیسلام کاتێک کە نیکاحی داناوە ژنمارە بڕینی داناوە کۆمەڵە مەرجیشی بۆ داناوە لە هەندێ حاڵەتی گەلێک تایبەتدا نەبێ واجبە وەلی ئەمر هەبێ سەرپەرشتیاری بەشوودانی ئافرەتەکە واجبە لانی کەم دوو شاهید هەبێ واجبە ئیعلانی ئەو نیکاحە بکرێ ئیعلینو هذا النکاح بە دزیەوە ژنمارە بڕینەکە ئەنجام نەدرێ و نەگوازرێتەوە بۆ ئەمە بە ئاشکرا دەبێ بکرێ و شاهید و وەلی ئەمر و خەڵک حازر بێ بۆ ئەوەی کە ئەم ژن و مێردە چوونە کەژاوەی هاوسەریەوە هەموو خەڵکی ئەو شوێنە ئاگای لێبێ پاشان کە مناڵیان بوو هەموو شاهید بن کە ئەم مناڵە هی ئەو باوک و دایکەیە هی ئەو ژن و مێردەیە ئەمە ئەگە بە دزێوە بکرێ و کەس ئاگای لەم نیکاحە نەبێ خوا نەخواستە نەوەک پاشە ڕۆژ تۆمەتێک بۆ مناڵەکەیان هەڵبەسترێ بۆیە ئیسلام منعی زینای کردووە دەفەرمێت زینا لە گوناهە گەورەکانە چونکە نەسەبی تێدا دەشێوێ نازانرێ ئەم مناڵە حەڵاڵە یان حەرامە پەنا بەخوا بۆیە ئیسلام حەرامی کردووە کاتێک کە ئافرەتێک مێردی حەڵاڵی خۆی هەیە و مێردەکەی لە ماڵ نییە کوڕێکی عازەبی لە ماڵ نییە، کچێکی عازەبی لە ماڵ نییە، کەسێک لە ماڵەکەدا نییە و بە تەنهایە، حەرامە کە تۆ لە دەرگاتدا هەرچەند وەکوو خوشکی خۆت تەماشای دەکەی، حەرامە و قەدەغەکراوە بچێ ئەودیو دەرگاکەوە. ڕەحمەتی خوا لە پێشینانی کورد کاتێک کە لە دەرگایان دەدا ئافرەتەکە بیگوتایە پیاوێکمان لە ماڵ نییە دەگەڕایەوە، هەرچەند هەموو پیاوی بەڕێز بوون، خاوەن شەخسییەت بوون و دیندار بوون. بۆ؟ نەوەکوو خوانەخواستە کاتێک کە ئەم دوانە ئەم ژن و پیاوە بە تەنها لە ژوورێکان، خوا لە ناسێک بوختانێکیان بۆ دروستکاو بڵێ ئەو مناڵە وەڵایی فڵان ڕۆژ پیاوێک لەو ژورەدا مەعنێ لەونیە لەبەر خاتری نەسەبی ئەو مناڵە کە گومان نەخرێتە سەر باوکی حەقیقی ئیسلام قەدەغەی کردووە پیاوێک و ژنێکی نامەحرەم لە شوێنێکا بەیەکەوە بن و قەدەغەی بوختانی کردووە کەوا کەسێ بوختان بۆ کەسێ بکا دەبێ هەشتا داری لێ بدرێ نەوەکو نەسەبی کەسێک مناڵێک گومانی بخرێتە سەر و لە باوکی خۆی دابڕندرێ بەبێ تاوان کە ئەم تاوانە گەورە بخرێتە پاڵی بۆیە سەربەرزیە بۆ ئەهلی ئیسلام لە خوا بەزیاد بێ ئێمە بەرەکەتی ئەم دینەیە کە دەزانین باوکمان کێیە کە دەزانین دایکمان کێیە خەڵک کە لەو ئەوروپایە خۆی دەکوژێ کە لەو ئەمریکایە خۆی لە ناو دەبا مشکلەی بێپارەیی نییە مشکلەی ژیانی نییە زۆری دڵنیابن هی ئەوەیە بیر دەکاتەوە وەرە نەزانی باوکت کێیە زۆر کەس لە ئەوروپا تەسکەرەیان بە ناوی دایکیانەوە بۆ دەردێ لە قانونی ئەوروپیدا دروستە ئەوە بۆ چونکە یەقینی هەیە ئەوە دایکیەتی بەڵام گومانی هەیە کە سەد باوکی نا بێ پەنا بەخوا بۆیە زۆر کەس هەیە لەو ئەوروپایە لە زانا گەورەکان لە سیاسەتمەدارەکان ناوی باوکیان نازاندرێ چونکە دایکی زەواجێکی صحیحی بەداخەوە نەکردووە ئەوە فەزلی ئیسلامە کە ئەوەندە گرنگی بە پاراستنی نەسەب دەدا جا پاراستنی نەسەب بە چەند شتێک دەچەسپێ زەواجی سەحیح لە ئاینی ئیسلامدا کاتێک کوڕ و کچێک بە زەواجی شەرعی لە یەک مارە کران ئەگەر مەسافەی ئەوەندە دەستگیراندار بوون بۆ نمونە سێ چوار مانگ دەستگیراندار بوون دواتر مناڵیان بوو بەبێ ئەوی بیگوازێتەوە بەڵام مەسافەکە هێندە زۆرە تقریبا چوار مانگ پێنج مانگ ئەمش کوڕ و کچە زەواجیان کردو و دەستگیراندارن هێشتا نەیگواستۆتەوە بە گواستنەوە لە ماڵی باوکیەوە کچەکە مناڵی بوو هێشتا لە ماڵی باوکێتی و مێردەکەی نەیگواستۆتەوە ئەو مناڵە دەدێتە پاڵ باوکی ناتوانی بوختانی بۆ بکەی ئەوە مەسەبی ئیمامی شافعی و مالیک و ئیمامی ئەحمەدە ڕەحمەتی خوا لە هەموویان بێ بەڵام ئەگەر مارەی کرد شەو مارەی کرد چوار ڕۆژی پێچوو ئافرەتەکە سەیری کرد مناڵێکی بوو یان زەمەنەکە زۆر کورت بوو ئەبێ لەو ئافرەتە بپرسرێ ئەم مناڵە لە کوێ بوو هی باوکەکە نییە چونکە زەمەنەکە زۆر کورت بووە کە ئەم جوود بوونە ڕوو بدا بەڵام سبحان اللە ئیمامی ئەبو حەنیفە ڕەحمەتی خوای لێ بێ ڕەئیەکی زۆر بەهێزی هەیە لەم بوارەدا کە کاتی خۆی گەورە زاناکانی ئیسلام وەکو ئیمامی نەوەوی لە شەرحی صحیحی موسلیما ڕەخنەیان لێ گرتووە وتویانە ئەبو حەنیفە بە هەڵە چووە بەڵام ئەوە گەورەی زاناکانی ئیسلام دەردەخا کە لەگەڵ عیلمەکەیە ئەوەندە تەخوایان هەبووە کەراماتیشیان هەبووە ئیمامی ئەبو حەنیفە بەڕێزان گوێ بگرن بۆ ئەم قسە عەجیب و سەیرە کە دەفەرمێ کاتی خۆی فەرموویەتی هەزار ساڵ لەمەوبەر فەرمووی ئەگەر کوڕێک لە ڕۆژهەڵاتی زەوی دەژیا لە ڕووسیا دەژیا کوڕێکیش لە ڕۆژئاوای زەوی لە ئەمریکا دەژیا ئەم کوڕ و کچە بەهۆی جیهازێکەوە ئەو زەمەنە باسی ئەوەی کردووە کە شتێک پەیدا دەبێ وەکو لەبەردەم تا بێ و قسەی پێ بکەی خەڵک ڕەنبێ بە شێتیان دانابێ شتێک هەبێ لەم سەری دنیا بۆ ئەو سەری دنیا قسەی پێ بکەی بەڵێ ئەبوو حەنیفە فەرمووی زەمەنێک دێ ئەوەش پەیدا دەبێ زەواجیان کرد بەهۆی ئەو ئامێرە بێتەلەوە بەهۆی ئەو موبایلەوە بەبێ ئەوەی ئەم لە شەرقەوە بگەڕێتەوە بۆ غەرب و چاویان بە یەک بکەوێ و جووت بوونێک ڕوو بدا هەر دەستگیران بوون دوای ئەم عەقدە سەحیحە کە لای حاکم مارەکرا و نووسراوێک پەیدا کرا دوای شەش مانگ ئەم کچە لە ماڵی باوکیان مناڵی بوو کەس ناتوانێت بڵێ ئەم مناڵە زۆڵە ئەم مناڵە هی ئەو پیاوەیە کە لە مەغریبەوە دەستگیرانی ئافرەتەکەیە ئێستا علەما دەفەرموو لەو قسەی ئەبوو حەنیفە ڕاستە چونکە زۆر واریدە کابرا لەوێ مەنی خۆی بنوتفەکەی خۆی خستبێتە جیازی تایبەتی بەستنەوە هێندرا بێ لێرە لەگەڵ هێلکۆکەی ئافرەتەکە بە تەلقیحی سناعی بە یەکگەیشتن و مناڵەکەی لێ دروست بوو بێ و واریدیشە مناڵ لە شەش مانگیدا نەگاتە نۆ مانگی لەدایک بێ و سەلامەتیش بێ کەسێک بۆی نیە بوختانی بۆ بکا و بڵێ ئەم مناڵە باوکی کێوە، ئەم مناڵە باوکی دەزگیرانی دایکیەتی کە لە ڕۆژئاوای زەوی دەژی. ئەوە ئیسلام ها شەرع کردوە بەحرێکی قووڵە فعلا دەریایەکە زاناکانی لەگەڵ عالمیەتەکەدا باسی ئەم سەردەمەشیان کردووە کە کەراماتی ئەولیان و پیاوچاکانی عولەمانی ئیسلام دەردەخا کە ئاماژەیان بە هەموو شتەکانی ئەم سەرزەویە کردووە کە ڕۆژێ دادێ بەڵێ حاڵەتی یەکەم زەواجی سەحیحە حاڵەتی دووەمە کاتێک کە مناڵێک باوکی دیارنێ پیاوێک وتی ئەمە مناڵی منە پیاوێکی ساڵح و خواناز بوو پانزە بیست ساڵ لە مناڵەکە گەورەتر بوو و ژنی هەبوو دەتوانرێ بیدرێتەوە بەڵام فعلا قسەکەت ڕاستە ئەم مناڵە هی تۆیە ئەم مناڵە بە ناوی ئەو باوکەوە ناو دەبرێ سێیەم دوو شاهید شاهیدی بدەن کە ئەم مناڵە هی فڵان باوکە بەو دوو شاهیدە ئەبێتە مناڵی ئەو باوکە و نەسەبی مناڵەکە دیاری دەکرێ حاڵەتی سێیەم کە لە شەریعەتا باس کراوە قائیفە قیافە ناسی پێ دەڵێن قیافە ناس واتە پیاوێکی ئەوەندە سەرناسی ڕاستگۆی دیندارە کە چەندین جا تەجروبەی لەسەر بیندراوە سەیری مناڵێکە لە نێو دە پیاوە باوکی دەدۆزێتەوە ئەڵەمە ئەولادی ئەویانە ئەگەر بۆ نموونە لە خەستەخانەیەکە، لە کۆڕەوێکە، لە مناڵ دزینێکە، کۆمەڵە پیاو مناڵیان دزرابوو، کۆمەڵە ئافرەت مناڵیان دزرابوو، وتیان ئەم مناڵە کە دۆزراوەتەوە ئی هەموومانە، ئەو وتی ئی منە، ئەو ئی منە. زەمەنی خۆی ئەم عیلمە وەک ئێستا پێشکەوتن نەبوو، ئەو قایفەیان دێنا، ئەو قیافەناسەیان دێنا، باوکەکان و دایکەکانیان ڕیز دەکردن و سەیری مناڵەکەی دەکرد، سەیری دەکردن دەیگوت ئەم مناڵە هی فڵان کەسە، بە ڕەنگی چاوی دیارە، بە بژۆڵیا، بە برۆیا دیارە هی ئەوە. وە قسەکەشی شەرعیە چونکە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە صحیح بوخاری و مسلمدا هاتووە کە دایکی ئیمانداران خاتو عائشە دەگێڕێتەوە دەفەرمێ ڕۆژێ هاتە ژوورەکەمەوە دەموچاوی دەدرەوشایەوە و زەردەخەنە لەسەر لێوی پیرۆزی بوو خۆشەویست زۆر دڵخۆش بوو فەرمووی ئەی عائشە ئەی عائشە دەزانی شتێکی سەرسوڕهێنەرم بینی بەوە زەردەخەنەم دێتێ وتم چی ئەی پێغەمبەری خوا صلی سەلەم فەرمووی کابرایەک ناوی مزەزری مدلجیە ئەم پیاوە هات بۆ مزگەوت ئوسامەی کوڕی زەید و زەیدی کوڕی حاریسەی باوکی ئوسامە ڕاک شابوون سەرچەفێکیان بەخۆیان دادا بوو هەموو لە شودەم و چاویان داپۆشرا بوو تەنها قاچیان بەدەرەوە بوو تەنها لە قولاپەی قاچیانەوە بۆ خوارەوە بەدەرەوە بوو ئەم پیاوە بە بێ ئەوەی کەس قسە بکا و لێی بپرسرێ هەر ئەوا سەیری قاچی کردم کوتی بەم قاچە نەبێ ئەمانە کوڕ و باوکن سبحان الله بەس بە سەیری قاچیان بەبێ دم و چاو پیانوەی غەڵتەزان فەرمی سبحان الله خوا علم چۆن دەبەخشێ بە بەشەر بەس بە دەمارەکانی قاچیان و بنەپێیان وتی ئەمە یەکیان کوڕە یەکیان باوکە بەبێ ئەوەی ئاگای لێبێ لە شەرعدا ئەمەش دەچەسپێ بەڵام هەتا ساڵەکان دەڕۆنە پێشەوە هەتا ئەم عیلمە بەرەو پێشەوە دەچێ ئینسان گرفتی کەمتر دەبێتەوە بۆیە لە ئیسلامدا زانایانی نوێ دەفەرموون ئێستا پێویستیت بە قائیفیش نییە ئێستا پێویستیت بە پشکنینی ترشی دی ئێن ئەی هەیە کاتێک کە کۆمەڵە خەڵکێک گرفتێکیان هەبێ لەسەر بوونی مناڵێک وەکو ئەو مناڵەی کاتی خۆی کە لە 1970 لە شانزەی سێدا لە باوەشی دایک و باوکی دەرکرا بە ناوی زمناکۆ کاتی خۆی لە هەڵەبجە دوایی پیاوێکی ئێرانی بە ویژدان بەخێوی کردبوو ناوی نابوو عەلی لای خۆی شیعە بوو بەخێوی کردبوو هەتا بوو بە گەنجێک و ساڵی پار ئاگاداتان لێبوو هاتەوە هاتەوانێ و کۆمەڵە ئافرەتی هەڵەبجەیی دەعوایان قەید کرد کە ئێمەش لەو زەمەنەدا مناڵێکی پێنج شەش مانگانەمان کوڕ بۆ بزر بۆ پێی شاد نەبووینەوە هەموویان داوایان دەکرد بەڵام کاتێ ترشی دی ئێن ئەیەکەیان فەحس کرا هی ئافرەتەکان و هی ئەم کوڕە سەلما کە دایکی ڕاستەقینەی خۆی کێیە سبحان الله خوای گەورە چەند ڕێزی لە مرۆڤ گرتووە ئینسان لە خانە پێکاتووە لەناو خانەدا ناوک هەیە لەناو ناوکا چل و شەش کڕۆمۆسۆم هەیە کە بیست و سێ جووتە، بیست و سێ هی پیاوە، بیست و سێ هی ژنە، کە یەکیان گرت ئەم چل و شەش کرۆمۆسۆمە لە مناڵەکەدا تەواوی سیفەتی باوک و دایکەکە دەگوازرێنەوە بۆ مناڵەکە. زۆربەی سیفاتەکان وەکو ڕەنگی چاو، درێژی پێڵوەکانی چاو، برۆکانی، باڵای، درێژی پەنجەکانی، نینۆکەکانی، ئەمە هەموو دەبیندرێ. کاتێ فەحسی ترشی دی ئێن ئەی ئەم مناڵە کرا لەناو سەد هەزار ئافرەت و پیاوە لەناو ملیۆنێک زیاترە فەحسی کە یەکسەر لەگەڵ باوک و دایکەکەیا دەچێتەوە سەر یەک ئەزانرێ ئەمە هی ئەو دایک و باوکەیە هی فڵان کەس نییە لەبەرەوە ئەمڕۆ عیلم لە خزمەتی مرۆڤایەتیدایە بۆ چەسپاندنی ئەم نەسەبە ئەمە شەرعیە و زانایانی ئیسلامی اعترافیان پێکردووە بۆیە ئیسلام زۆر گرنگی داوە بەوەی کە ئینسان نابێ قەت خۆی بە غەیری باوکی خۆی بناسێنێ یان بڵێ فڵان کەس باوکمە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە بخاری مسلم حدیثەکە هاتووە کە فەرموویەتی من ادعا الى غير ابيه وهو يعلم انه غير ابيه فالجنة عليه حرام پنا دەگرین بەخوای پەروەردگار هەر کەسێک بە کەسێک بڵێ باوکە بڵێ من کوڕی فڵان کەسم یەقینیشی هەبێ کە فڵان کەس باوکی نییە، یەقینی هەبێ کە باوکی ئەو کەسێکی ترە، بەڵام لای خەڵک بڵێ من کوڕی فڵان کەسم و بە فڵان کەس بڵێ بابە، دەفەرموێ بەهەشتی خوای لەسەر حەرامە پەنا بەخوا، چونکە نەسەبی خۆی گۆڕیوە، زۆر خەتەرە چۆن خۆی بێبەری دەکات لە باوکی خۆی لە کاتێکا نەسەبی ئەو بە شەرعی دەچێتەوە سەر ئەو. ئیمانداران، پێغەمبەری ئێمە صلی اللە علیه وسلم کە پێغەمبەر و ڕابەر و چاوساغی دونیا و قیامەتمانە، هەر بە قسە پێشەوای ئەم ئوممەتە نەبووە، هەر بە قسە نەبووە، بەڵکو بە کردار، پێش ئەوەی پێمان بڵێ ئوممەتەکەم وا بکە، بۆ خۆی بە کردەوە جێبەجێی کردووە. بۆیە تەئسیری ئەو پێغەمبەرە ئەوەندە زۆر بوو لەسەر ئەم ئوممەتە، هەرچی فەرمووبێتی لە سیرەی موبارەکیا بیخوێنەوە خۆی جێبەجێی کردووە پێش قسەکردن. بەڵێ خۆی جێبەجێی کردووە، زۆر جار لە پێناوی ئەو جێبەجێکردنە ئازاری کوشندەی پێگەیشتووە، روحی تەزیوە، ویژدانی نائارام بووە، بەڵام نابێ، نابێ پێش ئەوەی بە خەڵک بڵێ فڵان کار و ئەم تەقلیدە کۆنە بگۆڕە، ئەمە ئیسلام نایخوازێ، بە خەڵک بڵێ لە پێشا لە خۆیا جێبەجێی کردووە. با بچینە ماڵی پێغەمبەر صلی اللە علیه وسلم، ئەو رۆژەی کە خاتوو خەدیجەی گواستەوە، خاتوو خەدیجەی دایکمان دایکی ئیمانداران رەزا و رەحمەتی خوای لێ بێ، خاتوو خەدیجە مێرمنداڵێکی کوڕی بەدەستەوە بوو تەمەنی هەشت ساڵ بوو پێغەمبەری خوا صلی الله علیه فەرمووی ئەمە چییە ئەم مناڵە خەدیجە مەی خۆتە وتی نەوەڵا ئەم مناڵە ناوی زەیدە ئەڵێ باوکم ناوی حاریسەیە پێڵەن زەیدی کوڕی حاریسە کاتی خۆی حەکیمی کوڕی حیزام کە خوشکە زامە واتە خەدیجە پوری ئەم حەکیمە بووە لە بازاری عکاسە ئەم مێرد منداڵە هەشت ساڵانەی بینیوە بە گەنجێکی مناڵێکی ژیرکەڵە و ڕێکوپێک بینیوێتی بە چوارسەد دیرهەم واتە بە چوارسەد هەزار دیناری تەبعی ئەم سەردەمە کڕیوێتی ئەوە ئینسان دەفرۆشرا پێز ئیسلام لە بازارە کڕیوێتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی ڕۆڵە گیان زەید تۆ چۆن بووی بە کۆیلە وتی وەڵا من لەگەڵ دایکما سەردانی ماڵی خاڵمم کرد بە سەردان چووبووین شەوێک قەبیلەیەک هاتن و بەسەر ماڵی خاڵەکانمانیان دا تاڵانیان کرد و ژنەکانیان برد و پیاوەکانیان کوشت و مناڵەکانیشیان لە بازاڕە فرۆشتی من بووم بە کۆیلە و چاوم بە باوک و دایک خۆم نەکەوتەوە سبحان اللە ئاوا بوو پێغەمبەری خوا سەڵم زۆر بە زەوی پێدا هاتەوە لە ئامێزی گرت و خەدیجە فەرمووی ئەم دیاریەش لەلایەن منەوە ئەی پێغەمبەری خوا پێشکەش بێ بە تۆ خزمەتی خۆتی پێ بکە ئەم کۆیلەیە لە ماڵی پێغەمبەر صلی الله علیه و زید مایەوە ئەمە هێشتا ئیسلامەتی نەهاتووە هێستا قورئان دانەبەزیوە بەڵێ خۆشەویستان لە ماڵی خۆشەویستا مایەوە حتا ڕۆژێک خەڵکی وڵاتەکەی زەید هاتبوون بۆ مەکە بۆ کڕین و فرۆشتن لەوێ زەیدیان ناسیەوە خزمەکانی ئەم خەبەرە خۆشەیان بردەوە بۆ باوکی جا قەسیدەیەکی درێژ هەیە لە زمانی عەرەبیدا لە باسی زەیدی کوڕی حاریسەدا کە حاریسە ئینسان گریانی دێکە ئەو شعرە بە عەرەبی نایخوێنمەوە لێرە بە زۆر درێژە دەڵێت توخوا من هەموو هیوا و ئاواتم ئەوەیە ڕۆژێ زەیدی کوڕم لە باوەش گرمەوە کوڕەکانم براکانم خزمەکانم وەسێت بێ توخوا کە منیش مردم لە زەید بێ بێ ئومێد مەبن زەید زیندووە لە ژیانە توخوا هەر بە شوێنیا بگەڕێن و بیگەڕنەوە بە وڵاتی خۆمان قەسیدەیەکی درێژە کە ئەم خەبەرە خۆشە ئەدەن زەید زیندوە و لە مەککەدایە خزمەتکار و کۆیلەی ماڵی پیاوێکە ناوی محەممەدە بەڕێزترین پیاوی مەککەیە گەنجێکە باوک و کەعبی مامی لەوێوە دێن زۆر بە کوڵ و بەدڵ بەدووی ئەم کوڕەیا دەگەڕێن دەگەڕێن و دێنە ماڵی پێغەمە ساسەلم دەڵێ محەممەد تۆ بە پیاوەتی و مەردایەتی ناسراوی بنەماڵی ئەبوو عەبدولموتەلیبیش بە پیاوەتی و مەردایەتی ناسراون چەندی پارە دەڵێ من بەم کوڕەی خۆمی دەدەم و ئەم کۆیلەیە ڕزگار دەکەم و بیدەوە بەخۆ من باوکی ئەوم پێغەمبەری خوا ساسان دەفەرمێ یەخوا بەخێر بن بەڵام من زەید بانگ دەکەم شتێکی پێ دەڵێم ئەوە دەناسێ کە تۆ باوکی و ئەوەش مامێتی منیش دەناسێ کە منیش محەممەدم و لە ماڵی منا بەخێو دەکرێ و ئێستا تەسەڕوفی لە ژێ دەسەڵاتی منایە با خۆی مخەیەر بێ ئەگەر ئێوەی هەڵبژارد وەعد بێ یەک دیرهەمم لێتان ناوێ ئەوا بیبەنەوە لەگەڵ خۆتان من بڕوام بەوە نییە ئینسان بفرۆشرێ ئەگەر منیشی هەڵبژار دڵم نایە ئەم کوڕە باشە لە خۆم بکەم و بیدەمەوە دەزێوە ئەگەر خۆی وتی من محەممەدم دەوێ وتیان والله لە ویژدانیش تێتپەڕان والله ئەگەر ئەولادە گوتی من باوک و مامی خۆم ناوێ لای تۆ دەمێنمەوە بەبێ پارەش بمان دەیتەوە ئێمە ڕازین ئەوە قسەیەکت کرد کە ئێمە هیچ قسەمان نەما پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم زەیدی بانگ کرد فەرمووی ئەمانە دەناسی وتی بەڵێ ئەی با پێغەمبەری خوا ئەوە باوکمە ئەوەش ماممە دیارە پێشتر باوەشیان بە یەکا کردبوو پێکتر شاد ببوونەوە فەرمووی ئەی من کێم وتی تۆش محەممەدی کوڕی عەبدوڵڵای لە ماڵی تۆیا بەخێو دەکرێم باشتر لە باوکی فەرمووی یەکێکمان هەڵبژێرە بە ئارەزووی خۆت لە ڕوودا مەمێنە ئەوە باوکت و مامتن لەگەڵیانە بڕۆ بۆ وڵاتی خۆتان یان لەگەڵ منا بمێنەوە بە ئەبەدی وتی وەڵڵا لەگەڵ محەمەد ئامێنمەوە باوکی وتی هەی سەر سەخت وەی حەق بە زمانی عەرەبی هەی سەر سەخت کۆیلایەتی هەڵدەبژێری لەگەڵ باوەشی باوکتا و بگەڕێیتەوە بۆ باوەشی خزمەکانت ئەم قسە جوانەی کرد زەید وتی إني قد رأيت من هذا الرجل شيئا ما أنا بالذي أختار عليه أحدا أبدا والله أوي من لم بيا وبريزم بيني وكمحمدا هاوەڵیەتی و بەڕێزی و حورمەتی ئەو پیاوە ناگۆڕمەوە نە بە مام نە بە باوک نە بە خزم نە بە هیچ کەسێکی ئەم سەر زەوی هەتا ڕۆژی قیامەت نە بەخوا باوەجان لای ئەم خۆشترە بەخوا لای ئەم پاشە ڕۆژم خێرتر دەبێ ناگەڕێمەوە باوکی وتی مادام تۆ ئەوەندە ئەم پیاوە کاریگەری هەبێ کەسێ بە کۆیلەتی ماڵەکەی ڕازی بێ بە خزمەتکاری ڕازی بێ واللهی من جوات لەمی سیاحەتی کرد و دڵم ئارامەوە دەڕۆمەوە بە وڵاتی خۆم بەجێ هێشت و ڕۆیشتنەوە پێغەمبەری خوا صلی سەلەم چووە لای حجری حەزەتی ئیسماعیل لای کەعبەی پیرۆز هاواری کرد خەڵکی نەبە شاهید بن ئینە زەیدەن ئیبنی یەریسونی و ئەریسو زەیدی کوڕی حاریسە لەم ڕۆوە کوڕی منە و میراتم لێ دەگرێ و میراتی لێ دەگرم پێی بڵێن زەیدی کوڕی محەممەد کە ئەم گەنجە جوانە منی هەڵبژارد و باوکی خۆی ڕەتکردەوە ئەمە نابێ کۆیلە بێ وا ئازادم کرد و پێشی بڵێن زەیدی کوڕی محەممەد ئەمە کوڕی منە میراتم لێ دەگرم میراتی لێ دەگرم بەڵام سبحان الله کاری خوا کاری خوا لەسەر و ئەرز و ئاسمانەکانەوە بڕیاری ئەوە دەدا نەخێر زەید کوڕی حاریسەیە نەک کوڕی محەممەد چونکە لە حاریسە لەدایک بووە لە نوتفەی ئەو دروست بووە بۆیە پاش ماوەیەک ئەم ئایەتە هاتە خوارەوە فەرمووی وما جعل ادعیاءکم ابناءکم ذلکم قولکم بافواهکم ئەو کوڕانەی کە ئێوە بە ناوی خۆتانەوە دایانکەن بە کوڕی خۆتان ئەمانە نابن بە کوڕی ئێوە بەو قسەیە ئەی محەممەد زەید نابێ بە کوڕی تۆ کە کڕومە کردومە بە کوڕی خۆم و میراتم لێ دەگرم میراتی لێ دەگرم ادعوهم لآبائهم هو اقسط عند الله بەناوی باوکی خۆیانەوە بانگیان بکەن لەمەودا بانگی کەن زەیدی کوڕی حاریسە و هەتا قیامەتیش کەس بۆی نییە ناوی مناڵە بکاتە سەر ناوی خۆی بیگێڕەوە بۆ ناوی باوکە ئەسڵەکەی خۆی چونکە باوکی دیارە کە ناوی کێیە پێغەمبەری خوا صلی سەلەم فەرمووی لەمەودا زەید کوڕی حاریسەیە و کوڕی محەممەد نییە و قورئان دابەزی ەڵام هێستا گرفتێک ماوە ئەویش ئەوە بوو لە زەمانی جاهیلیدا کە تەبەنی زۆر دەکرا ئەولاد دەکرا بە کوڕی یەکێک حەرام بوو قەدەغە کراو بوو کەوا کاتێک کە ئەم کوڕە ژن دێنێ وەکو کوڕە ئەسڵەکەی خۆی کامە بووچێتی کاتێک کە ئەم کوڕە ژنەکەی تەڵاقدا حەرام بوو خەزووری واتە باوکی ئەم کوڕە کە کوڕی ئەسڵی نییە کردوێتی بە کوڕی خۆی مارەی بکاتەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بیری کردوانێ ئەو کەسانەی کە کۆیلەن و ئازاد دەکرێن پێیان دەڵێن مەوالی لەگەڵ ئەو کەسانی کە ئەشرافی قوڕەیشن ناوداران و بنەماڵەکانن فەرقێکیان لە بەینا هەیە بۆیە فەرمووی واللهی نابێ ئەم فەرقە بەین وێنەیە ئەس الناس سواسیە کە ئەسنانی المشتی خەڵکی وەکو دانەکانی شانەها شانە دانەکانی هەموو ڕێکن ئەوە یەکسانن فەزلی کەس نییە بەسەر کەسە لەم دینەدا ئللا بە تەخوا و خواناسی نەبێ فەرمووی وا من ئەم ڕچەیە دەشکێنم، کچە پوورێکی هەبوو ناوی زەینەب بوو، خوشکەزای حەزرەتی حەمزە بوو، ئافرەتێکی حەتتا بڵێی ڕوو جوان و ڕێک و پێک بوو، چوو وتی زەینەب شوو بە زەید بکە، وتی کوڕە پوورەکەم چۆن شوو بە زەید بکەم، زەید کۆیلەی ئازادکراوە، من لە ئەشرافانی قوڕەیشم، ئەزانی من کچی کێم پێ دەڵێن، من لە بنەماڵەی عەبدولموتەلیبم، فەرمووی من خوا و پێغەمبەری خوا بڕیاریان داوە دەبێ ئەم ڕچەیە بشکێم من پێش ئەوەی بە خەڵک بڵێم ئەبێ خۆم جێبەجێی کەم وا کچە پوورەکەی خۆم لە کۆیلەیەکی ئازاد کراو مارە دەکەم بۆی ئەو ڕچەیە بشکێ کەس فەزیلەتی بدرێ بەسەر کەسا یان بە چاوی کۆیلایەتی سەیری ڕابردوو بکرێ بەڵێ خۆشەویستان زەینەبیش دڵی نەشکاند و لەگەڵ عەبدوڵای برا ڕازی بوون و لێی مارە کرا بەڵام قەدەری خوای پەروەردگار وابوو زەید و زەینەب بەیەکەوە نەدەگونجان بەردەوام زەینەب وەکو ئافرەتێک ئەمەی هەر لە دڵا بوو کە ئەم لەو بەڕێزترە، ئەم بنەماڵەیە و ئەو کۆیلەیە کە. لەبەر ئەوە بەردەوام خۆی بەسەرادا قسەی ناخۆشی بەرامبەر دەکرد، هەموو جارە زەید دەهات دەیفەرموو ئەی پێغەمبەری خوا ژیانم لێ تاڵ بووە ژیان، زەینەب گەلێ لەگەڵم خراپە. پێغەمبەری خوا قورئان دەگێڕێتەوە لە سوڕەتی ئەحزاب دەیفەرموو دەیفەرموو سەبر بگرە، دەی فەرموو سەبر بگرە ئەمسیک عەلەیکە زەوجەکە وەتەق اللە دەست بە خێزانەکەتەوە بگرە قبوڵی ئازارەکانی بکە لە خوا بترسە ان شاء اللە باش دەبێ هەموو جارە دەهاتەوە حەتا ئاخری وتی ئەی پێغەمبەری خوا وەڵڵاهی تەحەمولم نەما تەحەمولم نەما و ئەم جەهەنەمە لە ماڵێکا بە یەکەوە ناگونجین لەبەرەوە بڕیار دەدەم لە زەینەب جیا بمەوە زەینەبی تەڵاق دا و زەینەب چۆ ماڵی باوکی خۆی بەڵێ خۆشەویستان پێغەمبەری خوا صلی سەلم هیچی لە خەیاڵا نییە ڕۆژی جوبریل دەتە خزمەتی دەفەرمێ خوا ئەمری کردووە لەبێ زەینەب مارەکەی ئەخ چۆن دەبێ ئەوە زەینەب وەکو بوشی خۆم وا بۆ پێشتر ئەوە خێزانی زەید بۆ زەید پێشتر بە زەیدی کوڕی محەممەد ناسراوە ئەگەر لێیان پرسین کام ئەسحابەیە بەتەنها ناوی ئەبوبەکر ناتوە ناوی عومەر ناتوە عوسمان و عەلی ناتوە حەسەن و حوسێن ناتوە تەنها یەک ئەسحابە ناوی لە قورئانە تۆمار کرا حتا قیامەت ناوەکەی نووسراوە لەگەڵ قورئانە پیرۆزەکە زەیدا خوا فەرمووی کە چونکە خوا تۆڵەی بۆ کردەوە مادام نەسەبت لە پێغەمبەری خوا داڕوندرا وا لە قورئانەکە ناوت تۆمار دەکەم ئەی زەید هەتا قیامەت ناوی تۆ هەموو سەحابە لەبیر بچنەوە چونکە قورئان هەر دەمێنێت بەس ناوی زەید هەر دەمێنێتەوە هەتا هەتایە کاتێ زەید زەینەبی تەڵاق دا و عیدەی بەسەر چوو زەوەجناکەها خوا فەرمووی بە شاهیدی جوبریل و هەموو مەلایکەتی ئەرز و ئاسمان وا من زەینەبم لە تۆمارەکەر ئەی محەممەد صلی اللە علیە وسلم، یەک ئافرەت هەیە لەسەر زەویدا بەبێ وەلی ئەمر خوا بۆ خۆی لە عەرشی عەزیمەوە بە شاهیدەکان بەشەر نین جوبریل و هەموو فریشتەی هەر دوو ئاسمان شاهید بن زەوەجناکەها زەینەبمان لە تۆمارە کرد ئەی محمد صلی اللە علیە وسلم دەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تر تەسلیم بە ئەمری خوای پەروەردگار بوو نابێ تر خۆ لارە ملیەک ناکرێ ئەمە یاسایەکە بەڵام خوا بۆ ئەم کارەت کرد، کەی لا یکون علی المومنین حرج فی ازواج ادعیایهم، بۆ ئەوەی کەس لەمەودوا سڵ نەکاتەوە و لە خۆی حەرام نەکا ژنی ئەو ئەولادەی کە کردوویەتی بە کوڕی خۆی، وەل منە تۆ ئەولادێک لە ماڵی خۆتا بەخێو دەکەی خەڵک وەزان کوڕی تۆیە ژنی هێنا لەگەڵ ژنەکەی نەگونجا تەڵاقی دا تۆ بۆ تەێمارەی کەیەوە. خوا ئەگەر پێغەمبەر ئەوەی نەکردایە کەس جورئەتی ئەوەی نەدەکرد جارێکیکە ئەبێ پێغەمبەری خوا تۆ بۆ خۆت لەمەشا پێشەوا بی، ئەوا زەینەب مان لە تۆمارە کرد زەینەب کەس و کاری بانگ نەکرا پێغەمبەری خوا فەرمووی خوا لە ئاسمانەوە مارەی کرد ئیتر تەواو زەوەجناکەها وا لە تۆمان مارە کرد شاهیدەکان بەشەر نین جوبریلە کەواتە خۆشەویستان حرامە هیچ کەسێک بە ناوی غەیری باوکیەوە بانگ بکرێ بڵێ فڵان کەس ئێستای وایە بە باوکیەوە مامە خاڵە ئەوە نابێ بە ناوی باوکی تۆ ئەو کەسەیە کە تۆ لێ لەدایک بووی مام خاڵ ئەمانە جیاوازن ئەی خۆشەویستان مناڵیکی دۆزراوە چونکە مناڵ هەیە دەدۆزێتەوە ئەمانە باوکیان دیار بوو وەکو زەید بەڵام مناڵ هەیە لەبەر هەژاری لەبەرەوەی بۆیان بەخێو ناکرێ یان مناڵەکە نەخۆشە نوقسانە یان تەڵاق دراوە دایکەکە و باوکەکە مناڵەکەی ناوێ و دایکەکەش نایەوێ یان مناڵەکە پەنا بەخوا ناشەرعیە و لەبەر دەفعی فیتنە کەس ناوەیە لەبەر ئەم مناڵە هەیە ئەمە بێجگە لەوەی لە خەستەخانەکاندا بەجێ دەهێڵدرێن و کابرا وەری ناگرێ دوانەیەکی بۆ سیانی بۆ نازانێت چیان لێ بکە یان ژنەکەی بەسەرا دەمرێ بەداخەوە ئەم مناڵە ئەڵەن ئێوە خۆتان حکومەت چی لێ بکەن ئەوە دادگای نەوجەوانان هەیە ئەڵێ هەموو ساڵێش لە هەولێرە دووسەد کەس ناوی خۆی تۆمار دەکا بۆ مناڵ کە مناڵیان نەبووە سبحان الله یەکێ لە حکمەتی مناڵ نەبوون ئەوەیە ئەمانە مناڵیان نابێ بۆ ئەوەی ئەمانە بەخێو بکرێن ئێستا گە هەشت مناڵ دە مناڵ فڕێ دەدرێت دوو سەد خێزان ساڵانە ناوی خۆی تۆمار دەکات لە دادگا ئەڵێ من ئەو مناڵانە بدەم بە ئێمە وەکو ئەولادی خۆم بەخێوی دەکەم بە قانونی دادگای سەر زەوی ئەبێت دە ساڵ بێ ئەوە ژن و مێرد بن دە ساڵ بێ مناڵیان نەبوو بێ بە ڕاپۆرتی پزیشکی مناڵیان نەبێ و نەزۆک بن پاشانیش بنەماڵەیەکی ڕەوز بەرز و زانستخواز و بە ئەخلاق بن ئەمجا مناڵەکەیان تا شەش مانگ دەخرێتە ژێر چاودێریەوە ئەگەر لەگەڵ یا باش بوون و وەکو مناڵی خۆیان بەخێویان کردن جا تەسکەری بە ناوی کابراوە بۆ دەردێت چونکە نازان باوک و دایکیش هەیە بەڵام لەو حاڵەتانەشا ئەگەر بێت و ژنەکە خۆی پێشتر مناڵی هەبێت بۆ نموونە مناڵی تری هەیە کابرا بە زەی پیا دێتەوە دەیدۆزێتەوە یەک دڵۆپ شیر بخاتە سەر دەمی دەبێتە ئەولادی ئەو ماڵە دەستنوێژی لێ ناشکێ بەڵام ئەگەر مناڵیان نەدەبوو چونکە ژنەکە بۆ خۆی شیری تیانە هەتا هەتایە ئەم ژنە کە ئەو کوڕە عازە بوو یان ئەو کچەک عازە بوو دەستنوێژی لە پیاوەکەیان لە ژنەکە دەشکێ میراتیش لە یەک ناگرن دەبێت زۆر ئاگادار بن بۆیە دەبێت لای دوو پیاوی شاهیدی عادل بڵێن ئەم مناڵەی خۆمان نییە و کاتێکیش کە باڵغ بوو بە شێوەیەکی جوان لە لای ڕاوێژکارێکی کۆمەڵایەتی و زانستی دەروونناسی تێی بگەیەنن کە تۆ ئەولادی ئێمەنی و باوکو دایکی تۆ ئێمەنین بەڵام لە ئەولادی خۆمان زیاتر لامان فەرزی بۆ مەسەلەی میراتیش دەتوانێت لەلای دوو پیاوی عادل و مامۆستایەکی بەڕێز و دادگای بەڕێز بڕیار بداوە ئەوەندە مڵک و ماڵەی خۆم بەناوی فڵان کەسەوە کرد ئا لێرەدا پرسیارێک دروست دەبێت بەڕێزان باشە بۆ پێی بڵێ باشە بۆ پێی بڵێ کە تۆ دایک و باوکەکەت من نیم بۆ دڵی بریندار بکرێ ئەی بۆ هەتا دەمرێ وانەزانێ ئەمە دایک و باوکی خۆیەتی لەبەر ئەوەی نەوەکو ئیسلام دووربینە نەوەکو ئەم کوڕە ئەگە کوڕە خوشکێکی لە شوێنێکی تر هەبێ نەوەکو ئەگەر کچە برایەکی لە شوێنێکی تر هەبێ و ڕۆژێ زەواج بکەن پەنا بەخوا بۆ ئەمە ڕوودەدا ئەرە وەڵڵا ئەوەی ئیسلام فەرموویەتی هەمووی لە مەسڵەحەتی مرۆڤە ڕوودەدا لە شاری سلێمانیدا ساڵی پێرار ڕووداوێکی لەو شێوەیە ڕوویدا ئەوە لە پارێزگای سلێمانیدا گوێ بۆ ئەم بەسەراتە بگرن ئافرەتەکە لە بەردەمی دادگادا بەو شێوەی ئیقرار دەکا ئەڵە ساڵی نەوەت و یەک کاتێک کە کۆڕەوەکە بوو لە بەهاری نەوەت و یەکە هاوسەری ژیانم مناڵێکمان بوو بوو شەش مانگ و پێنج مناڵی تریشمان هەبوو هەموو سەر و پێچکە پێشتر هەر نەخۆش بوو ئێمە سارەمان نەبوو هەموو دەرو دراوسێ و خزم بەجیان هێشتین بە پێ هەندە نانەوردەمان خستە کۆڵەبەرەکەمانەوە خۆمانەوە بینیومانە پێویست ناکە بیجارنەوەی سارێ نەبوو بە چ مەینەتێک دەڕۆی نەت دەزانی نەبۆ کوێ دەڕۆی نەبۆ دەڕۆی هەردەیان بوو هات ئەڵێ ئێمەش دەترسی ئەو هاتە ئەو پیاوەش هەرچی لەشی باران بوو پێشتریش سنگی ئیتیهابی هەبوو نەخۆش بوو لە دەرەوەی شار لەو دیو ئەزمڕەوە کۆچی دوایی کرد و مرد وەڵاهی بە بێ کفن لە ژێ بەردێکا بە جێمان نێشت پیاوەکە لە تاوی مناڵەکان هەر دەیانگو با بڕۆین کەس لەسەر مردوو نەدەگەڕایەوە ڕۆیشتین و مەمکەکانم مشکیان کرد لە شیرە چونکە نانەکە تەواو بوو پەلاماری خەڵکمان دەدا پارچە نانی دەدێ من هیچ قەناعەتێکم پێ نەکەم مناڵەکان لە دەستیان دەپسڕاندم پێنج مناڵی ساوا لە قاچ و قلم داڵان نازانم چۆن قەناعەتم بەخۆم کرد دڵنیابە دیمەنێکی قیامەت بوو ئەو گەنجانە ڕەمێ زۆریان نەیان بینی بێت دیمەنێکی قیامەت بوو ئەڵێ هاتمە سەرەوە وتم یان پێنج مناڵەکەم سەرگەردان دەبن یان ئەمەیانن چونکە ئەوانیش پەرتەوازە دەبن بۆی سەرپەرشتی ئەوانە بکەم کە بە قاچی خۆیان دەڕۆم ئەم طفلە شەش مانگە کچۆڵەیەم خستە ژێر بەردێکەوە بەجێم هێشت بەڵام حەتا ئاو دیو بووین هەر ئاو ڕم دەدایەوە سۆزی دایک و مناڵێتی بۆ ئەو جگەرگۆشەیە هەر دەجوڵا کە سەیری ئەوانی تریشم دەکرد ئینسان دەکەوێتە بینی دوو ئیختیارەوە جاری وایە پێنج مناڵی ترم سەرگەردان بێ بەبێ باوەک یان ئەم جگەرگۆشەیەم بە شیر بەبێ شیر چی لێ بکەم هەر هاوار دەکا وتم پێنجەکە هەڵبژێرم و ئەمیان بەجێ بێڵم ڕۆیشتینە ئێران و دوای ساڵێک گەڕاینەوە چونکە ئێمە هیچمان نەبوو بۆی بگەڕێینەوە لە کرێچێتی ئەم خان و بۆ ئەو خان و بە نانکردنی ماڵان بە جلشۆری بە خزمەتی خەڵک بە زەکات و سەرفتەی ڕەمەزانان هەتا گەیشتینە ئەوەی تا تقریبا پێرار کوڕەکەی دەبێتە شانزە بیست ساڵان و ئەمانە گەیشتینە خانوویەک و دراوسەیەکمان هەبوو گەلێ باش بوون پیا ئەو ژنێک بوو تەنها یەک کچیان هەبوو مناڵی تریان نەبوو زۆر هاتوچۆیەکی گەرممان هەبوو بە ڕەوشبەرزی کوڕەکەی من و بە ڕەوشبەرزی کچەکەی ئەوان دڵیان دابوو بە یەک و پەیوەندیەک دروست بوو بوو ڕۆژێک کوڕەکەم وتی دایەگیان تۆ لە شوێنی باوک و هەموو کەسمانی من هیچ شتێ لە تۆ ناشارمە وەعدم بە کچی ئەو دراوسێمانداوە کە بە شەرعی خوا بچمە خوازبێنی و مارەی کەم وتم ڕۆڵە ئێمە هەرچەند نەدارین بەڵام لە خوا بەزێوەوە تەمەنیش تۆش لە بیست و سێ و ئەوانە تێپەڕی کردو حەدی خۆتە بە ئیزنی ئەو خوا شتێ قەرز دەکەین و منیش نانکردنی ماڵان لە تەشتێکەوە دەکەم بە دوو تەش لە جیاتی ماڵێک دوو ماڵ خاوێن دەکەمەوە تۆ شکر کرێکاری دەکەی و لەشت ساغە و پەک ناکەوێ قەرزەکانیش دەدەینەوە ئەو ماڵش زۆر ڕێک و پێکن باوکی ئەو کچە لەو بڕوایەدام هیچ وامان پێ نەکەوت دەوڵەمەندم یارمەتیمان بدا ئەڵێ لەو کاتەدا چووینە خوازبێنی باوکەکە و دایکەکە وتیان مادام کچەکەمان ڕازی بێ و کچیش پێشتر ڕازی بوو لە یەک مارە کران و گواستمانەوە مەسرەفێکی زۆریان پێ نەکردین و باوکەکە زۆر هاوکاری کردین باوکی کچەکە بەڵام زۆری نەخان ئەم خۆشی و شادیەی ماڵکە ڕۆژە لە مەجلیسا دانیشتبووین دانیشتبووین و دایکی ئەم کچە کە بە سەردانمان هاتبوو دەستی کرد بە گریان وتی تو ئەو خوا زۆر ئاگاتان لەم کچە بێت چونکە زۆر داماو بەدبەختە وتم پەنا بەخوا بۆ داماو بەدبەختە جا چێ باوکو دایکی وای هەیە گریا و وتی وەڵڵاهی ناتوانم هیچ کە ئەوە بەرە ژێر خاک ئەم کچە هی من نییە ئێمە پیاوە و ژنێکی دەوڵەمەند بووین لە ڕاکردنەکەدا چەند ساڵی ژیانمان مناڵمان نەبوو نوزەی مناڵێک دەهات لە ژێر بەردێکا داندرابوو لە فڵان شوێنە مناڵەکەمان هەڵگرتەوە ئەم کچۆڵەیە بوو دایکەکە بە خەریو بوو بورێمەوە وتم بۆ خاتری خوا ئەش شوێنی ئەو بەردە ئەو شوێنە زانی وتی جاخ چۆن نایزانم وتم ئەی نیشانەیەکی ئەم مناڵە وتی جلەکانیم هەڵگرتووە لە عەلاگەیەکە لەو کاتەوە وتمە نەوەک ڕۆژگارێک دایک و باوکی پیا ببن ئەو جلانەی هەر ماوە وتم توخوا با بڕۆین وتی جا تۆ بۆ ئەوەندە پەرێشان حاڵی بۆ خزمێکت مناڵی لێ بزر بۆ لە کۆڕەوەکەیە وتم توخوا خێرا بمگەێنە ماڵی خۆتان و جلەکانم نیشاندا سبحان الله کە جلەکانی بینیەوە بورامەوە جلی مناڵەکەی خۆم بوو دواتر بۆ بەیانی قەرارمان نەگرت تەکسیەکمان گرت و چوین هەمان ئەو بەردە بوو کە من مناڵەکەم لە جێیا بەجێ هێشتبوو دواتر چوینە خەستەخانە ترشی دیێنێمان فەحس کرا فعلا کچەکەی خۆم بوو کوڕەکەم بەمەی زانی خەڵک پێی زانی وڵە کوڕەکەم سەری بە دیوارە ئادا خوشکەکەی خۆی مارە کردو بۆتە خێزانی ئێمە بنەماڵەیەکی بە شەرەف و بە حورمەت ئا ئیسلام چەند گەورەیە ئەوە پێشتر ئەمان ئەویان ڕابگەیاندایە کە ئەم کچەی یەمەنیە ادعوهم لآبائهم بیگەڕنەوە بۆ باوکە ئەسڵەکانی خۆیان مەڵێ مناڵی منە و دوای ئاشکرایکەی چونکە ئیسلام دەڵێ کارەساتی ئاوا ڕوو دەدا بەڵێ پەنا بەخوا دەڵێ سەری بە دیوارە ئەدا بێ هۆش دەبوو خۆی دەبوراندەوە سەرنجام کوڕەکەم سەری خۆی هەڵگرت و هەتا ئەم ساتە وەختەش کەس نازانێت لە کوێیە ماوە یان نەماوە بێ سەر و شوێن بوو کچەکەشی تر لە ماڵەوە دانیشتووە و دەست بە گریان ئەمەی ئیسلام دەفەرمێ ادعوهم لآبائهم بەڵام ئەمە ویژدانی ئیسلامەتیە کە خەڵک لە وڵاتی ئێمە قبول ناکا خوشکی خۆی بێ بەڵام لە کتێبەکەی لە وڵاتاندا خەڵک ئەمەشی بە بۆی بێدینیەوە لا اعتیادی بووە لە مەوسوعەی الاعجاز العلمی کە ماستەر نایف منیر فارس نووسیوێتی لە مجلدی دوو لە صحیفەی سەد و چل و چوارە ئەڵێ لە وڵاتی ئەڵمانیا کاتێکەوە باوکێک ژنەکەی تەڵاقدا و دوو کچۆڵەی هەبوو دوو کوڕێک و کچێکی هەبوو لە وڵاتی ئەڵمانیا ئەمە ڕوویداوە ساڵی 2004 کاتێک کەوا لە یەک جیا بوونەوە نەوت مناڵیان هەبووە ئەمە ئاشکرا بۆ ئەو ساڵە مناڵەکە یەکێک کوڕەکە یەکێک دەکات بە تەبەنی بۆ کوڕ بۆ خۆی تەسکەری بۆ دەردێنێ کچەکەش بە هەمان شێوە دواتر لە زانکۆدا یەکتر دەناسن زەواج دەکەن بەڵام ئەم کاتە بۆیان مەعلوم دەبێت کە خوشک و بران بەڵام چونکە ڕەحمی خوا و دڵ کە ئیسلام لە دڵەکانانەما ئەم کچ و کوڕە بەو زەواجە هەر ڕازی دەبن هەرچەند مەحکەمە ڕەفزی دەکات دادگا ڕەفز ئەوان دادگا ڕەفز دەکەن نەڵێ کاتێک خوشک و برایەک ئەگەر خوشک و براش بین ئێمە ئەو زەواجە هەڵناوەشێنەوە ئێستا چوار مناڵیان لەبەینایە ئەنا بەخوا خەڵک لەو ئەوروپا یعنی یەقین هەیەکەوە خوشکی خۆیەتی زەواجی لەگەڵا دەکات کە ئیسلام نەما ئینسان لە دڵە دڕندە و ئاژۆی دەچێتە خوارەوە بەڵام لە وڵات ئێمە ئەو هەژارە کە دەزانێت خوشکێتی سەری خۆی هەڵدەگرێ ئاخر شتێک کە لە گوتارەکەمانی کۆتایی پێ بێنم بەڕاستی سەرنجڕاکێشییە بێویژدانی لەگەڵ ویژدانداری جاری وایە هەردووکیان لە ئینسانێکا کۆ دەبنەوە ئینسانێکی دۆڕەقی بێویژدان تاوانێک ئەنجام دەدا بەڵام لە سەرەنجامە لە سەرە مەرگە پەشیمان دەبێتەوە لەو تاوان و جاری وایە قەرەبووی دەکاتەوە یەکێ لەو ڕووداوانە ئەوەیە چل ساڵ لەمەوبەر چل ساڵ لەمەوبەر پۆلیسێک خەڵکی بەغا بەبێ مناڵ وەجاخ کوێر ئەوە جوانیش نە وشەیە بەکاربێنی وەتەها بۆ حاصل دەوڵەمەند و مناڵی نابێ پۆلیس دەبێ لە بەغاوە بە پۆلیسی دێتە سلێمانی مناڵێکی ساوە گاگۆڵکە دەکا لە بەردەمی ماڵێکە مناڵەکە دەدزێ و دەیبا بەڵام ئەزانێ ئەم ماڵە هی کێیە ئەم ماڵە ماڵی کابرایەکی قامیشی لای مەنتیقەی گەڵاڵەی شارباژێڕی سلێمانییە مناڵەکە ئەدزێ و حەچی کەس و کار و ئەملاولا مناڵ مناڵ نەماوە ئەی خاتە ساری خۆی باتەوە بۆ بەقەوەی کا بە ئەولادی خۆیان دوای ئەوەی لە سەرمەرگا ئەبێ کوڕەکە بانگ دەکا و ئەڵێ تۆ ئەولادی ئێمەنی کە لە کاتێکە نە کوردی ئەزانە نە هیچ وازانە هەر خەڵکی بەغای ئەم ژن و پیاوە دایک و باوکینی ئەڵێ با من ئا ئەمە نەبەمە ژێر دڵ تۆ ناوت سەعید بوو من دەهاتمە ماڵی ئێوە تۆ ناوت سەعید بوو خەڵکی قامیشی مەنتیقەی گەڵاڵی و شنکایەتی خەڵکی شار باژێڕی قەزاکەت پارێزگاکەت محافظەی سلێمانیە باوکت ناوی ئەوەیە دایکت ناوی ئەوەیە ئەم عینوانە هەموو سەروەت و سامانی خۆشم لەسەر تۆ تاوان کردووە بە باوک و دایکت بڵێ گردنم ئازاکەن و تۆش بڕۆ بۆ نیشتیمانی خۆی من و خێزانم دەمرین و با ئەمە نەبەمە ژێرگەڵ سەرەتا دڕندەییە بەڵام دواتر ویژدانی دەجوڵێ ئەم کوڕە دێتەوە بە سلێمانی نازانە ڕوو لە کوێکە نازانێت باوک کێ بەڵام بەو عینوانەی کە پێیەتی تەمان کە وتت خەڵکی فڵان دێ هەموو دێیەکە یەک فڵان کە یەکتر دناسێ والله برا ڕاستە چل ساڵ لەمەو پێش کوڕێک دزرا ناوی سەعید بوو مناڵێک گاگۆڵکەیەکە لە بەردمی ماڵەکە بردیانی تر کەس نەیزانی بردی دەی والله ئەو پیاوە پۆلیسەی بەغا بۆ کە منی بردووە ئالە حاڵەتەدا هەموو سەرەت و سامانی پیاوێکی سەرمایەدار بۆ بەناوەوە کردووە باوکی نامێنێ دایکی ئەڵێن چۆن ئەزانین وایە ئەڵێ کاتی خۆی کەتری بەسە پشتیا وەرگەڕابوو پارچەیەکی چاکی لە لەش سوتاوە کە پشتی هەڵدەکەن سوتاوەکە هەر پێوەیە بەڵێ بە یەک شاد بوونەوە بەڵام دوای کەواش وەفاتی کردبوو ئەمانە هەموو ڕوو دەدەن ئیسلام پێمان دەڵێ نەسەب زۆر گرنگە ئەم ئیسلامە هەمووی بەختەوەریە لەبەرئەوە من خەڵکێک مافی هەیە ئەم مناڵانەی کە فڕێ دەدرێن فەرزی کیفایە واجبە یەکێک هەڵیانگرێتەوە نابێ بفەوتێندرێن بەڵام واجبە لای دوو شاهیدی پیاوی دادگەری عادل یان پیاوێک و دوو ژنی دادگەر و عادل شاهدی بدەن کە ئەمە مناڵی فڵان کەسە و دواتر لای توێژەری کۆمەڵایەتی کە گەورە بوو قەناعەتی پێ بکرێ کە تۆ ئەولادی ئێمەنی بەڵام لە ئەولادی خۆمان فەڕستری ئەمە بابەتێک بوو لەوانەیە گول ئاینی ئیسلام ئەم چەند دەقیقەیە لەگەڵ جەنابتاندا ومێدەوارم کە ببێتە مای سوود و دەرس و عیبرەتێک بۆ ئەو کەسانی کە مناڵی خەڵکیان لایە و ئەوەی شەرعی خوا فەرموویەتی جێبەجێ بکەن یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەیت خوا بە ڕەحمەتی خۆت ڕەحممان پێ بکەیت خوا هیدایەتی هەموو لایەکمان بدەیت خوای پەروەردگار لە دینەکەی خۆت شارەزامان کەی کردارەکانمان شەرعی کەی لە بێ شەرعی بمان پارێزی خوایە لێ دەپاڕێنەوە هەموو جمعەیەک و دەڵێن ئەوانەی مناڵیان نیە خوایە ئەولادی ساڵحی خۆیان پێ ببەخشی خوایە ئەوەی ئەولادی نیە پێی ببەخشی خوایە ئەوەی ئەولادی هەیە و ناساڵحە بۆی ساڵح کەی ئەوەی ئەولادی ڕێک و پێشی هەیە خوایە لێی نەسێنی و تەمەنپان و بەرین و پڕبەرەکەتی کەی یا ڕەبی خواوەی دەستکوتە دەرگا ڕزق و ڕۆزی لێ بکەیەوە خوایە ئەوەی نەخۆشە شیفای بدەی خوای ارحم الراحمین یا شافی یا اللە ئەوەی نەخۆشە شیفای بدەی ئەوەی لار و لەوێرە هیدایەتی بدەی ئەوەی چاکە خوازە ئیستیقامەی پێ ببەخشی عاقبەتی هەموو لایەکمان خێرکەی آمین آمین والحمد لله رب العالمین